الذی سیاتی الیکم بالتاویل. واتە، مەسیح وتی، من دەڕۆم بۆ لای پەروەردیگاری منیش و ئێوەش، بۆ ئەوەی فارقلی تان بۆ بنێرێت کە ئەو تاویل و ڕوونکردنەوەتان بۆ دێنێت. وشەی فارقلیت بە مانای گیانی حەق دێت کە حەق و ناحەق لە یەکتری جیا دەکاتەوە. بەڵێ، بە دڵنیاییەوە پێغەمبەری خۆشەویستمان کە گیانی حەقە، چونکە دڵە مردووەکان بەو حەقە نەبێت کە ئەو هێناویەتی زیندوو نابنەوە. ئەو پێغەمبەرە نازدارە هەموو شتێکی بەخت کرد و هەوڵ و کۆششێکی زۆری دا تا هیدایەت و حەقی گەیاندە خەڵک ئەگەر ئەو تێکۆشانە بێ وچانەی ئەو نەبوایە حەق لە ناحەق جیا نەدەبووە کەواتە فارقلی دەو کەسەیە کە مەسیح عەلەی سەسلام مژدەی پێداوە ئەویش دوایین پێغەمبەر و نێردراوە کە فەخری کائینات حەزرەتی محەممەدی ئەمینە درودی خوای لەسەر بێت منیش لە لای خۆمەوە لە پەروەردیگار دەپاڕێمەوە تاکوو هاوکار و یاریدەدەرێکی ترتان بۆ بنێرێ کە ڕۆحی حەقیقەت و بارقلیتە بۆ ئەوەی هەمیشە لەگەڵتاندا بمێنێتەوە ئێستا با بەڕێز سەرنج لەم ئایەتە بدەین. فارقلیت، هو روح القدس الذی سیرسله الرب باسمی، ای نبیا مثلی، سیعلمکم کل شیء، وسیذکرکم بما قلته لکم. واتە، بارقلیت بریتییە لەو ڕۆحە پیرۆزەی کە خودا بە ناوی منەوە دەینێرێ و وەک منیش پێخەمبەرە، ئەوسا ئەو هەموو شتێکتان فێر دەکات و ئەوەشتان بە بیر دەهێنێتەوە کە من پێشتر پێم وتبوون. عندما یاتی فارقلیط سیشهد لی وستشهدون انتم لی. واتە، کاتێک فارقلیت دێت، شایەتیم بۆ دەدات. بەڵام کە من ڕۆیشتم ئەوسا خوا بۆتان دەنێرێ. وعندما یاتی فەڕقلیط یبکت العالم علی الخطیئە. واتە، کاتێک فارقلیط دێت هەموو دنیا لەسەر گوناح و تاوان سەرزەنشت دەکات. لە سەرەتادا ئینجیل بە زمانی عیبرانی بووە، دوایی تەرجەمە کراوە بۆ زمانی یۆنانی، جا ئەو تەرجەمە عەرەبیانەی لەبەردەستماندان ئەوانەن کە لە زمانی یۆنانیەوە وەرگیراون. وشەی فارقلیت لە تەرجەمەی یۆنانیەکەی یەکەم جار دا هاتووە، بەڵام ئێمە ئەو وشە ڕەسەنە نازانین کە لە زمانی عیبڕی دا لە بەرامبەریەوە هاتووە. وشەی فارقلیت لە یۆنانیەوە تەرجەمە کراوە بۆ زمانی عەڕەبی، واتا چووەتە ناو زمانی عەڕەبیەوە لە شێوەی بە عەڕەبی کردن. بەڵام ئێمە بابەتەکەمان لەسەر ئەم وشەیە بونیاد نانەین، بەڵکو هەوڵ دەدەین هاتنە دی هەموو تایبەتمەندیەکانی پێغەمبەری چاوەڕوانکراو کە لە ئینجیل دا مژدەی هاتنی دراوە، لە سەروەرمان دابنێی با وشەکانی شەیدایەکی پێغەمبەر بکەینە سەردێڕ بەڵێ مەولانا جەلادەدینی ڕۆمی چەند جوان گوتویەتی وەسفی مستەفا لە ئینجیلدا بوونی هەبوو هەر خۆی نهێنی پێغەمبەران و بەحری سەفا بوو ئاکار و ڕەفتار و غەزا و ڕۆژوو و خواردنی بوونی هەبوو لە ئینجیلدا یەک بە یەکی سەرۆکی جیهان لە ئنجیلی یوحەننا بابی چواردە ئایەتی سی دا هاتووە، حەزرەتی مەسیح وتی، لەمەولا زۆر قسەتان لەگەڵ ناکەم، چونکە سەرداری جیهان لە سەرو بەندی هاتندایە، هیچ شتێکی ئەو لە مندا نییە. لە بابی حەفتا و دوو ئایەتی هەشت و دواتر زەبووردا هاتووە کە، ڕووبەری مەملەکەتەکەی لە دەریاوە درێژ دەبێتەوە بۆ دەریا، لە ڕووبارەوە بۆ ئەو پەڕی زەوی. خەڵکی بیابان لە بەردەمیدا چۆک دەدەن. پاشایانی تەرشیش و دوورگەکان دیاری و خەڵاتی بۆ دێنن. پاشایانی شەبا و سەبا شاباشی پێشکەش دەکەن. هەموو پاشایان لە ئاستیدا چۆک دادەدەن. سەرجەم نەتەوەکان دەبنە گوێڕایەڵی، چونکە هەژار و بێدار و داماو و بێکەسەکان ڕزگار دەکات. سۆز و میهری خۆی دەڕێژێ بەسەر هەژاراندا. دڵ و دەروونی بێ نەوا و داماوان لە ستەم و چەوسانەوە ڕزگار دەکات و ژیانیان دەپارێزێت، چونکە گیانی ئەوانی بەلاوە بەنرخە، زێڕی شەبا پێشکەش دەکات، بۆ ئەوەی هەمیشە دوعای بۆ بکەن و سەڵاواتی لێ بدەن و ڕۆژانە داوای بەرەکەتی خوای بۆ بکەن، هەروەها دانەوێڵە زۆر دەبێت لە دەشتەکاندا و بەسەر چیاکانەوە دەڕوێت و وەک چەڵتووکی لوبنان قەف و گوڵ دەکات، خەڵکی شارەکان وەک گژوگیای زەوی زۆر و جەنجاڵ دەبن. ناوی ئەو تا هەتایە نەمر دەبێت و وەک خۆر بەردەوام دەمێنێت، خەڵک بەهۆی ئەوەوە تووشی فەڕ و بەرەکەت دەبن. هەروەکو لە پێشتر وتمان، هەڵوێستەکردنمان لەسەر ئەم بڕگانە بە مەبەستی دەست خستنی بیرۆکەیەکی گشتی بوو لەمەڕ بابەتەکە، گەرنا نیازی قووڵبوونەوەمان نییە. بەڵام لێرەدا خۆمان ناگرین نەڵێین لەگەڵ ئەو هەموو هەوڵە بەردەوام و کۆششە سەر و مڕەی کە لە ئەمڕۆ و دوێنێدا لەلایەن هەندێک لەو مەسیحی و جولەکانەوە کە حەسادەت و ئێرەیی لە ناخیاندا بنجی داکوتاوە دەدرێن بۆ شێواندن و تەحریف کردنی کتێبەکانیان کەچی ئەو تەوڕات و ئینجیلانەی کە ئێستا لە بەردەستدان چەندین مزگێنی و ئاماژەیان سەبارەت بە پێغەمبەرمان تێدایە. پشت بە خوا لە داهاتوودا لە سایەی کۆششی مێژوونووسە وردبین و دڵسۆزەکانمانەوە ئەگەر ئەو نوسخانەی تەوڕات و ئینجیل و زەبوورمان دەست کەون کە کەمتر دەستیان تێوەردراوە ئەوکاتە هەمووان بگرە گشتینەی خەڵکیش ئەو ئاماژە ئاشکرا و دیارانە دەبینن کە لە بارەی پێغەمبەرایەتی حەزرەتی محەممەدەوە دروودی خوا لێ بێ هاتوون و پێویست بە هیچ ڕوونکردنەوە و لێکدانەوەیەک ناکەن. لەوانەیە ئەو فەرمایشتانەی هەواڵی بالفتەبوونی مەسیحیەت دەدەن لە ئاخیرزەماندا دیسان ئاماژەیەکی تر بێ بۆ ئەم بۆچوونە. ئەمە سەرباری ئەوەی لە قورئان و سوننەتدا چەسپاوە کە تەورات و ئینجیل ئاماژە بە پێغەمبەر و یارانی دەکەن، جا بۆیە نکۆڵی کردن لەم باسە بە لادان و کوفر دادەنرێت. نوری نەمر.